ئەڵلقەی حەڤدە پەیمانی عەقەبەی یەکەم ابن اسحاق دەفەرمێت خی گەورە ویستی خێری هەبوو کە ئاینەکەی شکۆدار بکاو پێغەمبەرەکەی درودی خی لەسەر بێ سربەرز بکات و پەیمانی خۆی بێنێتە دی ئەوە بوو پێغەمبەر درودی خی لەسەر بێ لە کاتی حەجدا ڕۆیشتە لای هەندێ لە کوڕانی ئەنسار لەگەڵ هۆزەکانی عەربی تردا خۆی پێناساندن ئەوە بوو خوای گەورە کارەکەی گەیاندە ئەوەی کە بگات بە هەندێ لە کوڕانی ئەنسار لای دۆڵی عقبە عاصمی کوڕی عمر لە هەندێ لە پیاوە بەرزەکانی قومی خۆی بۆی گەڕامەوە پێغمبەر درودی خی لەسەر بێ گەیشت بەوان و پێی فەرمونون ئێوە چێن وتیان ئێمە کەسانێکین لە خەزرەج واتە خەڵکی مەدینە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئێوە هاوپەیمانانی جوولەکەکانن وتیان بەڵێ پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی دادەنیشن تا قسەتان لەگەڵدا بکەم وتیان فەرموو پاشان دانیشتن و هەمویانی بان کرد بۆ لای پەرستنی خی گەورە و ئیسلامی پێڕاگەیان و قورآانی بۆ خوێندنەوە دەفەرمێت یەکێ لە چاکەکانی ئەم باسە ئەوە بوو خی گەورە وای کردبوو کە کوڕانی ئەوس و خەزرەج نزیکی جوولەکە بوون و جوولەکەش خاوەنی کتێب و زانست بوون و ئەوانیش لەسەر بتپەرستی خۆیان بوون بتیان دەپەرست و زاڵ ببوون بەسەریاندا و هەر کاتێک شەڕێک لە نێوانیاندا بەرپا بواە جوولەکەکان هەڕەشەی ئەویان لێ دەکردن و دەیانوت پێغەمبەرێک دەنێررێت و هاتنەکەی نزیک بۆتەوە و شوێنی دەکەوین و بەو کوشتنەی کە قەومی ئیرەم و عادی پێکوژرا دەتان کوژین دەفەرمێت کە ئەو کۆمەڵە قسەیان لەگەڵ پێغەمبەردا کرد درودی خی لەسەر بێ پێغەمبەریش درودی خوای لەسەر بانگەوازی کردن بۆ لای خوای گەورە ئەوە بوو هەندێکیان بە هەندێکیان وت دەزانن خەڵکینە ئەوە ئەو پێغەمبەرەیە کە جوولەکەکان هەڕەشەیان بەو لێ دەکردین هەتا ئەوان پێی نەگەیشتون با ئێمە مسلمان ببین دەفەرمێت ئەوان گوێبیستی پێغەمبەر بوون درودی خوای لەسەر بێ لەوێدا و بەڕاستیان خستەوە و ئاینی ئیسلامیان وەرگرت و وتیان ئێمە خزمانێکی زۆرمان بەجێ هێشتووە و شەڕ و ئاشوب لە نێوانماندا هەیە بەڵکو خی گەورە بەهۆی تۆ یەکیان بخات ئێمە دەگەڕینەوە بۆ لایەن و ئەوەی بە ئێمەت گەیاند ئێمە پێیان دەگەیەنین و بانگەوازیان دەکەین و تێیان دەگەیەنین کە ئێمە چۆن باوەڕمان پێهێناویت گەر خوای گەورە ئەوان کۆکاتەوە لە ژێر سەرپەرشتی تۆدا ئەوا هیچ پیاوێک بەهێزتر و سەربەرزتر نابێت لە تۆ پاشان پێغەمبەریان درودی خی لەسەر بەجێ هێشت و گەڕانەوە بۆ مەدینە ئەوانەی باوەڕیان هێنابوو و پێغەمبەریان درودی خی لەسەر بێ بەڕاست خستبووەوە شش کەس بوون لە خەزرەج لە کوڕانی بەنینە جار ئەبوو ئومامە ئەسعدی کوڕی زورارە لەگەڵ عوف و مەعاذ و کوڕەکەی حاریسی کوڕی ڕەفاعە و لە کوڕانی بەنی زورەیق ڕافیعی کوڕی مالیکی کوڕی عەجلان بوو و لە کوڕانی بەنی سەلەمەی کوڕی سەعد قوتبەی کوڕی عامر و لە کوڕانی بەنی حەرامی کەعبدا عوقبەی کوڕی عامری کوڕی نابی و لە کوڕانی بەنی عوبەیدی کوڕی عادی جابری کوڕی عەبدوڵای کوڕی ڕێی ئابی کوڕی نوعمان دەفەرمێت کاتێک گەڕینەوە بۆ شاری مەدینە و بانگەشەی خزمانی خۆمان کرد بۆ ئەو ئاینەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بانگەوازی بۆ کردین ئەوە بوو ئاینی ئیسلام بڵاو بۆ لە ناویاندا داوای لێ هاات ماڵێک لە ماڵەکانی ئەنسار نەما بوو کە باسی پێغەمبەری درودی خوای لەسەر بێ تیانەکرێت تا ساڵی ئایندا دوانزە پیاویان گەڕایەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و لە دۆڵی عقبە ڕێکەوتنیان لەگەڵ پێغەمبەردا ئەنجامدا لە شوێنی شەیتان ڕەجم کردندا پێش ئەوەی شەڕ فەرز بێت لەسەر مسلمانان لەوێدا پەیمانیاندا بە پێغەمبەر درودی خی لەسەر بێ پیاوانی ئامادەبووی پەیمانانی عقبە یەکەم ئەسعدی کوڕی زورارە و دوو کوڕەکەی حارسی کوڕی ڕەفاعە و ڕافعی کوڕی مالیکی کوڕی عجلان زەکوانی کوڕی عبد قەیس عوبادەی کوڕی سامت یەزیدی کوڕی سەعلەبە عباسی کوڕی عیبادە عقبەی کوڕی عامری کوڕی حەدیدە ئەوانە هەموو لە خەزرەج بوون و دوو پیاویش لە ئەوس ئامادە بوون، ئەبو هەیسەمی کوڕی تەیهان و عوەیمەی کوڕی ساعیدە. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، یەزیدی کوڕی حەبیبە بۆی گێڕامەوە، لە ئەبی مەرسەدی کوڕی عەبدولڕەحمانی کوڕی عوسەیلە و لە عوبادەی کوڕی سامتەوە، کە فەرموویەتی، من یەکێ بووم لەوانەی ئامادەی پەیمانی عەقەبە بووم، دوانزە پیاو بووین و پەیمانمان دا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی وەرن پەیمانم بدەنێ وتمان بەچی فەرمووی بەوەی هیچ هاوبەشێک بۆ خوا بڕیار نەدەن و دزی نەکەن و زینا نەکەن مناڵتان نەکوژن و بوختان بۆ پێش و پاشتان نەکەن و هەر کەس ئەوانە ئەنجام بدات پاداشتی لای خوایە هەر کەسێکی شتێ لەو خراپانەی ئەنجام دابێت و خوا بۆی پۆشی بێت ئەوە لای خوایە گەرویستی لێبێت لی خۆش دەبێت وەگەر ویستی لێبێت سزای دەدات دەفەرمێت ئێمە پەیمانمان دایە لەسەر ئەو شتانە و پاشان گەڕینەوە بۆ شاری مەدینا دوای مسلمان بوونی ئەو بەڕێزانە و گەڕانەوەیان بۆ شاری مەدینا بە باشیان زانی یەکێ لە هاوڵە بەڕێزەکانی پێغمبەر درودی خی لەسەر بێ کە چەندین ساڵە لە خزمەت پێغمبەردایە و ئیسلام بە باشی حاڵیە بەرەو شاری مەدینە بکەوێتە ڕێ تا نوێنەری پێغمبەر بێ درودی خی لەسەر بۆ بڵاوکردنەوەی ئاینی ئیسلام و خوێندنەوەی قورآن بەسەر خەڵکی مەدینەدا تاکو خەڵکی شاری مەدینە چاکتر شارەزا بن لە دینی خوا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ باشتر بناسن ڕۆڵی مصعبی کوڕی عمەیر لە مەدینەدا عروەی کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ خەڵکانی شاری مەدینە و خاوەنەکانی پەیمانانی عقبە یەکەم گەڕانەوە بۆ لای خزمانی خۆیان بە نهێنی بانگەوازی ئیسلامیان پێدەگەیان و هەواڵی پێغەمبەریان درودی خی لەسەر بێ بۆ دەگێڕانەوە لەگەڵ باسی ئەو ئاەتە پیرۆزانەی کە خی گەورە بە پێغەمبەردا درودی خی لەسەر بێ نردویەتی ئەوان بانگەوازی قەومەکەی خۆیان کرد هەتا وای لێهات هەموو ماڵێک لە ماڵەکانی ئەنسار مسلمانێکی تیابوو. پاشان ناردیان بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و داوایان لێ کرد و وتیان پیاوێک لای خۆتەوە بنێرە بۆ لامان تا خەڵکان بانگەواز بکات بۆ کتێبەکەی خوا چونکە ئەوە نزیکترە لە بە ئاگابوونیان و باشتر شوێن کەوتنیان بۆ ئاینی ئیسلام پاشان پێغمبەر درودی خوای لەسەر بێ مۆسعبی بۆ ناردین لە ڕیواەتێکی تری بنوێس حەقدا هاتووە پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی بە موسعەب کرد کە قورئانیان بەسەردا بخوێنێت و ئیسلامیان پێ ڕابگەیەنێ و لە ئاینی پیرۆزی ئیسلام شارەزایان بکات مسعبیش هەر لە شاری مەدینەدا نازناوی قورآان خوێنی لێنرا بوو ئەویش یەکەم جار چوە لای کوڕانی بەنی غەنم بۆ لای ئەسعەدی کوڕی زورارە لە ماڵی ئەوانەوە بە نهێنی خەڵکانی بانگ دەکرد بۆ ئیسلام تا بانگەوازەکەی بڵاو بۆەوە و شوێن کەوتانی زۆر بوون ئەوانیش هەر بە نهێنی بەردەوام بوون تا ڕۆژێک ئەسعد لەگەڵ مسعەبدا هاتنەلا بیری مەرق نزیک بەو شوێنە لە نزیک دارخورماکان دادانیشتن و هەندێ لە خاوەن زەوی مسلمانانی ئەو شوێنیان بان کرد بە نهێنی کۆبوونەوەیەکیان لەگەڵدا کردن لەو کاتەدا مسعب قسەی بۆ دەکردن و بەسەرهاتی بۆ دەگێڕانەوە هەواڵی ئەم کۆبوونەوە گەیشت بە سەعدی کوڕی مەعاز ئەو ڕۆژە ئەسعاد و ئوسید دوو گەورەی هۆزی خۆیان بوون لە کوڕانی بەنی عبدول ئەشهل کە هێشتا هەر مشریک بوون و لەسەر ئاینی خزمانی خۆیان بوون کاتێک کە گوێیان لێبوو کە یەکێ لە مەکەوە هاتووە و بانگەواز بڵاو دەکاتەوە لەو شارەدا سەعد بە ئوسەیدی وت. باوکت لە دەست نەچێ بچۆ بۆ لای ئەو دوو پیاوە کە هاتوونەتە ناو ئەو خانووە بۆ ئەوەی لاوازەکانمان بێعقڵ بکەن بچۆ لێیان تووڕەبە داوایان لێ بکە دەست لەو کارە هەڵگرن و نزیکمان نەکەونەوە چونکە تۆ دەزانی کە ئەسعەت چەند خزمایەتێکی نزیکی هەیە لەگەڵمدا و هەروەها دەزانێت کە کوڕی پورمە و من ناتوانم بچم و هەڵکوتمە سەری گەر وا نەبوایە خۆم دەچووم و پێویستی نەدەکرد کە تۆ بچیت ئوسەیدیش ڕمەکەی هەڵگرت و بەرەو لای ئەوان چوو کاتێک کە ئەسعد لای مسعب دانیشت بوو بینی ئوسەید وا بەرەو ئەوێ هات بە مسعبی وت ئەوە سەرکردەی هۆزەکەی خۆیەتی بەڕاستی ئیسلامی پێ بگەیەنە واتە زۆر سوور بە لەسەر ئەوەی کە ئەم پیاوە لە ئیسلام حاڵی بێت مسعبی ژووتی گەردانیشت لامان قسەی لەگەڵ دەکەیت ئوسەید هات و لایان وەستا و بە تووڕەییەوە پێی وتن، چی وای لێ کردوون بێن بۆ لای ئێمە تا لاوازەکانمان بێ ئەقڵ بکەن و فریویان بدەن؟ دوور کەونەوە لێمان گەر خۆتان لا خۆشەویستە. موسعەبیش وتی، ئەی بۆ دانانیشیت گوێ بگریت، گەر ڕازی بوویت بە شتێک وەریگرە و ئەگەر پێت ناخۆشە لێت دوور دەخەینەوە. ئەویش وتی، بەڕاستی قسەکەت دادپەروەرانەیە. ئینجا ڕمەکەی چەقاند و دانیشت لایەن و مصعب ئیسلامی تێگەیاند و بۆی ڕوونکردەوە و قورآانی بەسەردا خوێندەوە دوایی مصعب و ئەسعد وتیان واللهی پێش ئەوەی ئوسید قسە بکات ئێمە ئیسلامەتیمان دەبینی لە ڕوویدا دیار بوو پێش ئەوەی شایەتمان بهێنێت چونکە ڕووی زۆر گەش بوو و جوان حاڵی ئەبوو و بە باشی گوێی گرتبوو بۆ بانگەوازەکە کە بۆمان ڕوون کردەوە لە کۆتایی داوتی ئەم قسەی کە تۆ دەیڵێی جوانە و زۆر چاکە ئەوە چی دەکەن کە بتانەوێت بچنە ناوە و ئاینەوە هەردووکیان پێیانوت دەبێت خۆت بشۆریت و هەردوو جلەکەت پاک و خاوێن بکەیت و پاشان شایەتی بە حەق بدەیت و دوو ڕکات نوێژ بکەیت ئەجا ئەویش هەستا و ئەوانەی جێبەجێ کرد و وتی، پیاوێکم بەجێ هێشتووە لە دوامەوەیە، گەر ئەو مسوڵمان ببێت هیچ کەسێکی ئێرە دوا ناکەوێت لە مسوڵمان بوون و منیش ئێستا دەچم دەیهێنمە لاتان و ئەویش سەعدی کوڕی معازە. پاشان ڕمەکەی هەڵگرت و چوو بەرەو لای سەعد، سەعدیش لەگەڵ خزمانی خۆی دانیشتبوو لە جێگەی دانیشتنی خۆیدا. کە کاتێ سەعد ئوسەیدی بینی بە ڕمەکەیەوە گەڕایەوە بۆ ئەوێ، بە ئامادەبووانی وت، سوێند دەخۆم بەخوا ئوسەید هاتەوە لامان و بەو دەم و چاوە یەکەم جاری کە ڕۆیشت نەهاتەوە ئوسەید کاتێ هاتە لایەن وەستا سعد پێیوت چیت کرد؟ ئەویش وتی قسەم لەگەڵ دوو زەلامەکەدا کرد و شتێکی وا خراپم لێ نەبینین و داوام لێکردن کە دەست لەو کارەیان هەڵگرن ئەوانیش وتیان ئەوەی تۆ پێت خۆشە ئەوە دەکەین بەڵام هەواڵم پێگەیشتووە کوڕانی بەنی حاریسە هەموو چوون بۆ ئەسعادی کوڕی زورارە بۆ ئەوەی ڕقی تۆی پێ هەڵسێن و پەنای تۆی پێ بشکێنن پاشان سعد بە تووڕەبوونێکەوە هەستا نەوەک کوڕانی بەنی حارس ئەسعات بکوژن و ڕمەکەی لە دەست و سید سندوتی واللهی وا بزانم هیچ سوودێکت نەبوو پاشان چوو بۆ لایەن و نزیک بۆەوە و ئەسعەدی کوڕی زورارەی کوڕە پووری خۆی بینی دانیشت بوو لەگەڵیاندا و وە هیچ ترس و باکیان نەبوو و هیچ شەڕێک لە ئارادا نەبوو ئینجا بە توڕەیەوە لای هەردووکیان وەستا و بە ئەسعەدی خزمی خۆی وت ئەبوو ئومامە واللهی خۆت باش دەزانیت ئەو خزمایەتەی کە هەیە لە نێوان من و تۆدا گەر ئەوە نەبواە تۆ وات نەئەکرد بەرامبەر بە من ئەوە بۆچی ئەم تاکە کەسە دەرکراو و بێ هاوتا و غەریبەت گرتۆتە لای خۆت بۆ ئەوەی کەم هۆش و نەزانەکانمان تێک بدا و بە شتی پڕ و پوچ فریویان بدات دڵنیا بندواجار ئێوەش تێگەدا من وای بە باژەزانم کە لی نزیک نەبنەوە پاشان بە مسعبی وت بۆچی دێیتە ناو ماڵەکانمان و شتی ناڕەحەتمان بەرامبەر دەکەیت پێش ئەوەی سەعات بچێت ئەسعەت بە مسعبی وت ئەی مسعب واللهی سەرکردەی قومێک وا هات بۆلات ئەگەر شوێنت کەوێت هیچ کەس لە قومەکەی دوا ناکەوێت لە شوێن کەوتنی بۆ ئاینی ئیسلام مسعبیش بە سعدی وتبوو گوێ بگرە گەر شتێک پێی ڕازی بووی ئەوە وەریگرە و ئەگەر شتێک پێت ناخۆش بوو ئەوا لێتی دوور دەخەینەوە سەعد وتی قسەکەت زۆر زۆر دادپەروەرانە بوو ئینجا ڕمەکەی چەقاند و دانیشت لەلایەن و مسعبیش ئیسلامی تێگەیاند ئەسعەت هەندێ نەرمونیانی بینی لەلایەن سەعدەوە و پێیوت ئەی پورزام گوێگرە لە قسەکانی ئەگەر شتێکی خراپت گوێ لێ بوو تۆ شتێکی چاکترمان بۆ بێنە و ئەگەر گوێشت لە شتێکی ڕاست بوو ئەوە ملکەچ و گوێڕایەڵی بە ئیسلامەتیمان دەبینی لە ڕووی گەشی سەعدی کوڕی معاز پێش ئەوەی قسە بکات دوای ئەوەی مصعب قسەکانی تەواو بوو سەعد بە هەردووکیانی وت چی دەکەن گەر بتانەوێت مسلمان ببن و بچنە ناو ئەم ئاینەوە وتیان هەستە و خۆت بشۆ و هەردوو بەرگەکەت خاوێن بکە و شایەتی بە حەق بدە و دوو ڕکات نوێژ بکە ئەویش ئەوانەی جێبەجێ کرد و پاشان ڕمەکەی هەڵگرت و بەپەلە گەڕایەوە بۆ لای قەوم و هۆزەکەی خۆی ئەسعد دەفەرمێت کە قەومەکەی خۆی بینی سعد و ئوسید گەڕانەوە بۆ لایەن هەر لەوێ پێش گەیشتنی ئەو دوانە بۆ لایەن وتیان سوێن بەخوا سعد بە ڕوویەکەوە گەڕاوەتەوە بۆ لامان لە ڕووی جارانی جیاوازتر بوو کە لێرە ڕۆیشت ئینجا سەعد هات و وەستا لەلایەن و پێی وتن کوڕانی بەنی عەبدولەشهل قسەی من چۆنە لە ناوتانە ئەوانی شووتیان تۆ گەورەمانی و بۆچوونت لە بۆچوونی هەمومان چاکترە و تۆ لە هەمومان گەورەتر و بەرزتری سەعدوتی گەواتە گوێ بگرن قسەکردنی ئافرەت و پیاوانتان لەسەر حەرام بێت تا باوەڕ نەهێنن بەخوا و بە پێغەمبەرەکەی درودی خوای لەسەر بێ و هەر کەسێ گومانی هەیە لەم ئاینەدا لە بچوک و گەورەتان و لە پیاوان و ئافرەتانتان با شتێکی چاکترمان بۆ بهێنێت لەم ئاینەی کە پێی هاتووە واللهی فەرمان و ئاینێک هاتۆتە پێشەوە واللهی فەرمان و ئاینێک هاتۆتە پێشەوە سبەی ڕۆژ ملەکانی لەسەر هەڵدەکەنرێن عروە ڕزای خی لێبێت دەفەرمێت واللهی ئێوارەی پێنەچوو تا ماڵێک لە ماڵەکانی بەنی عەبدولئەشهەل نەما چ پیاو و چ ئافرەت تایە هەمویان سەرجەم لە ڕێی سەعدەوە موسڵمان بوون و ئەسعەد و موسعەب گەڕانەوە بۆ شوێنی خۆیان واتە بۆ ماڵی ئەسعەدی کوڕی زورارە پاشان بە ئاشکرا ئیسلامیان دەگەیان بە خەڵکان تاخوای گەورە کەسانێکی زۆری لەسەر دەستیدا ڕێنمویی کرد تا ماڵانێک نەمابوو لە ماڵەکانی ئەنساردا کە کەسێکی لێ مسلمان نەبوو بێت بە سەرکردەکانیشیانەوە وەک عەمری کوڕی جەموح و ئەو موسڵمانانەش کەوتنە شکاندنی بتەکان و کەسانێکی خاوەن دەسەڵات بوون و ژمارەیان زۆر بوو لە شاری مەدینەدا لە ڕیواەتێکی ابن عباسدا ڕزای خی لەسەر بێ دەفەرمێت خی گەورە ڕێیدا بوو بە پێغەمبەر درودی خی لەسەر بێ کە کۆبوونەوەی جومعە ئەنجام بدات پێش ئەوەی کۆچ بکات، بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ نەیتوانی جومعە بکات لە شاری مەککە بۆیە هەواڵی بۆ موسعەب نارد کە لە مەدینە بوو پێی فەرموو تەماشا بکە ئەو ڕۆژەی کە جوولەکەکان بە ئاشکرا زەبووری تیا دەخوێنن ئافرەتان و کوڕانتان لەو ڕۆژەدا کۆبکەنەوە کاتێک کە گەیشتنە نیوەڕۆ خۆر لایدا ئا لەو کاتەدا دوو رکات نوێژ بکەن تا نزیک بنەوە لە خوای گەورە دەفەرموێت یەکەم کەسێک کە نوێژی جمعی کردبێت بۆ خەڵکی پێش هاتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ مەدینە مصعب بوو تا دواجار پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆچی کرد بۆ مەدینە و خەڵکانی ناو شاری مەدینەی کۆ کردەوە و بە ئاشکرا ئەنجامیدا و لەو کاتەشدا ژمارەی مسلمانانی ناو شاری مەدینە دەگەیشتە چل کەس کەعبی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، یەکەم کەس کە کۆی کردینەوە بۆ نوێژی جومعە ئەسعەدی کوڕی زورارە بوو لە ناوچەی هەزم النەبید لای حەڕەی بەنی بەیازە. کوڕەکەی پێی وت، ئەو ڕۆژە ژمارەتان گەیشتبووە چەند موسوڵمان؟ کەعب وتی، چل کەس بووین. پەیمانی عەقەبەی دووەم هاتنی مسوڵمانانی ئەنسار بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ابن اسحاق دەفەرمێت ئەوە بوو مسلمانان لە کاتی وەرزی حەجدا گەیشت نەمەکە حاجەکانی قومی خۆیان زۆربیان هێشتا مشریک بوون و لەگەڵیاندا بەڕێکەوتبوون مسعف لەگەڵیاندا گەڕایەوە بۆ مەکە کاتی خی گەورە ویستی وابوو کە بە ئاین ئیسلام شکۆداریان بکە و پێغەمبەرەکەشی درودی خوای لەسەر بێ بەوان سەر بخات هاوبەش پەیداکاران و کافران سەرشۆڕ بکات ئەوە بوو کاتێ گەیشتە مەکە لە شەوی عقبەی ناوڕاستی ئەیامە تەشریقدا هاتنە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە دۆڵی عقبە و پەیمانیاندا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەم شێوەیە پێغەمبەری پایەبەرز درودی خوای لەسەر دیارە پێش هاتنی ئەم نوێنەرانە بەردەوام و کۆڵنەدرانە ئاینی خوای دەگەیاند بە هەموو کەسانی ئامادەبووی هۆزەکانی عەرەب لە کاتی حەج کردنیان لە شاری مەککەدا بەڵام ئەوە بوو خوای گەورە ئەم ڕەحمەت و بەرەکەتەی ڕووکردە پیاوانی مەدینە لە ناو هەموو پیاوانی خەڵکی دورگەی عەرەبدا کە هیچیان بانگەوازی ئیسلامیان پێ قبوڵ نەبوو و پێغەمبەریان درودی خوای لەسەر بێ نەگرتەخۆ و سەریان نەخست و یارمەتیان نەدا. جابیری کوڕی عەبدوڵڵا ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە مەککە مایەوە بۆ ماوەی دە ساڵ لە شوێنی دابەزینی خەڵکی لە کاتی وەرزی حەجدا و لە بازاڕەکانی مجنە و عکاز دەوەستا و پێی دەوتن کێ دەمگرێتە خۆ و یارمەتیمەدا و سەرم دەخا تا پەیامی خوای خۆم بگەیەنم بەهەشت پاداشتی دەبێت. بەڵام کەسی دەست نەدەکەوت سەری بخا و بیگرێتە خۆ. هەتا پیاوێک لە مەضر یا لە یەمەن دەرچوو کە دەیویست بەرەو مەککە بێت، خزمانی لێی کۆ دەبوونەوە و پێیان دەوت، خۆت بپارێزە لە کوڕەکەی قوڕەیش، تووشی وڕێنە نەکا و گومڕات نەکا. وە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە ناو شوێن دابەزینەکانی ئەو خێڵانەدا دەگەڕا و بانگەوازی دەکردن بۆ خوای گەورە و پەنجەیان بۆ ڕادەکێشا و دەیانوت، ئەوە محەممەدە تا خوای گەورە ئێمەی خەڵکانی شاری یەتریبی بۆ نرد و پیاوێک لە ئێمە دەڕۆیشت و باوەڕی پێدەهێنا هەتا پیاوێک لە مەزر یا لە یەمەەن دەرچوو کە دەیویست بەرەو مەکە بێت خزمانی لی کۆدەبوونەوە پێیان دەوت خۆت بپارێزە لە کوڕەکەی قڕیش تووشی وڕێنت نەکا و گومڕات نەکە و پێغمبەر درودی خی لەسەر بێ بەناو شوێن دابەزینەکانی ئەو خێڵانەدا دەگەڕا و بانگەوازی دەکرد بۆ خوای گەورە و پەنجەیان بۆ ڕادەکێشا و دەیانوت، ئەوە محەممەدە، تا خوای گەورە ئێمەی خەڵکانی شاری یەثریبی بۆ نارد. پیاوێک لە ئێمە دەڕۆیشت و باوەڕی پێ دەهێنا و پێغەمبەر دروودی خوای لەسەر بێ قورئانی بەسەردا دەخوێندەوە، پاشان دەگەڕایەوە لای خزمانی خۆی و بە موسوڵمان بوونی ئەو پیاوە سەرجەم خزمانی موسوڵمان دەبوون تا ماڵێک نەمابوو لە ماڵەکانی ئەنساردا تاقمێک موسوڵمانی تیا نەبێ و هەموویان موسوڵمان بوونی خۆیان ئاشکرا دەکرد ئەوە بوو خوای گەورە ئێمەی نارد بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی گەیشتین و لێی کۆبووینەوە و لەناو خۆماندا پێش ئەوەی بڕۆین وتمان هەتا کەی واز بهێنین لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕاو بنرێت لە چیاکانی مەکەدا و ئازار بدرێت یان بترسێنرێت ئەوە بوو ئێمەش لە کاتی حەجدا چوینە خزمەتی و شوێنی پەیمانمان دۆڵی عقبە بوو لە عڕوەی کوڕی زوبەیرەوە ڕزای خوای لێبێ دەفەرمێت ساڵی ئایندە واتە ساڵی پەیمانی عقبەی دووەم حەفتا پیاو لە پیاوانی ئەنسار هاتنە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و چل کەسیان لە هەرە سەرکردە و پیاوە ڕیش سپیەکان و گەورە پیاوەکانیان بوون و سی کەسیشیان لە گەنجە خوێن گەرمەکانی ئەنسار بوون و بچووکترینیان عقبەی کوڕی ئەمر و ئیبن و مەسعود و جابیر بوو وردەکاری و چۆنێتی بەستنی پەیمانانی عقبەی دووەم و کۆبوونەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێ بەم مسلمانە بەڕێزانەی کە لە شاری یەتریبەوە بۆ یەکەم جارە هاتوونەتە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر تا سەری بخەن و پشگیری بکەن و دینی خوا بە ئاشکرا بگەێنن بەم جۆرە گێڕناوەتەوە کابی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لەگەڵ حاجەکانی خزمانی خۆماندا دەرچوین و ئێمە هاوبەشمان بۆ خوا بڕیار نادا و نوێژمان دەکرد و تێگەشت بووین لە ئاینی پیرۆزی ئیسلام ئەو ڕۆژە بەڕایی کوڕی مەعروری سەرکردە و گەورە و ناودارمان لەگەڵدا بوو کاتێ ڕوومان کردە سەفەرەکەمان لە شاری مەدینە دەرچوین و گەیشتینە دۆڵی بەتحا لەوێ بەڕڕا بە ئێمەی وت ئەی کۆمەڵان من بۆ چوونێکم هەیە و نازانم ئێوە لەگەڵم دانیان نا وتمان ئەوە بۆ چوونەکەت چییە؟ ئەویش وتی من وا دەزانم کە هەرگیز پشت نەکەمە ئەم کەعبەیە بەڵکو لە نوێژەکانمدا ڕووی تێ بکەم ئێمەش پێمان وت نەخێر واللهی ئێمە وەکو تۆ ناکەین پێمان نەگەیشتووە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕووی کردبێتە کەعبە بەڵکو ڕووی کردۆتە شام واتە بیت المەقدس ئێمەش پێمان خۆش نییە سەرپێچی پێغەمبەر بکەین درودی خوای لەسەر بێ بەڕا وتی واللهی من بەردەوام ڕوو دەکەمە کابە و نوێش دەکەم پێمان وت ئێمەش بە هیچ جۆرێ ئەوە ناکەین و قیبلەی خۆمان ناگۆڕین ئێمە لە کاتی نوێشدا ڕۆ بیت المەقدس دەوەستین و ڕوومان تێدەکرد و ئەویش ڕۆ کەعبە نوێژی دەکرد تا گەیشتینە مەککە بەڕا بە منی وت واتە بە کەعب وتی برازا بڕۆ بمگەیەنەرە پێغمبەر درودی خی لەسەر بێ تا پرسیاری لێ بکەم سەبارەت بەو کارەی کە کردوومە لە سەفەرەکەمدا واللهی کاتێک کە ئێوە لەگەڵم دانەبوون شتێک کەوتۆتە دڵمەوە کە بینیومە ئێوە بە پێچەوانەی منەوە نوێژ دەکەن و ڕوو دەکەنە شوێنێکی تر ئەجا هەردووکمان چوین پرسیارمان کرد سەبارەت بە پێغەمبەر درودی خی لەسەر بێ کە لە کوێیە چونکە ئێمە نەمان دەناسی و پێشتر نەمان بینی بوو تا پیاوێکی شاری مەکە لە ئەبتەح پێمان گەیشت و پرسیارمان لێ کرد وتمان ئایا پێمان دەڵیت پێغەمبەر درودی خی لەسەر بێ لە کوێیە ئەویش وتی ئەگەر بینیتان دەیناسنەوە وتمان نەخێر نایناسینەوە و کەسیشمان محەممەدمان نەبینیوە قوڕەیشیەکە پێی وتین، عەباسی مامی دەناسن ئەگەر بیبینن؟ وتمان بەڵێ، چونکە عەباسمان پێشتر ناسیبوو، بەردەوام لە مامەڵە و کڕین و فرۆشتندا دەهات بۆ مەدینە. ئینجا قوڕەیشیەکە پێی وتین، ئەگەر چوونە کەعبە، بزانن ئەوەی ئێوە بە شوێنیدا دەگەڕێن، ئەو پیاوەیە کە لەگەڵ عەباسدایە. دەفەرمێت، چووینە کەعبە و بینیمان عەباس لەوێیە، لەگەڵ پێغەمبەر دروودی خوای لەسەر بێت دانیشتووە، لە سوچێکی مزگەوتەکەدا ئێمە لێیان نزیک بووینەوە و سڵاومان لێکردن پاشان دانیشتین لایەن و پێغەمبەر درودی خی لەسەر بێ بە عباسی فەرموو ئایا ئەم دوو پیاوە دەناسیت ئەویش وتی بەڵێ ئەم دوو پیاوە خەزرەجین خەڵکی مەدینن ئەوەیان بەڕائی کوڕی معرورە و سەرکردەی قومی خۆیەتی و ئەوەشیان کەعبی کوڕی مالیکە کەعب دەفەرمێت وەڵڵاهی ئێستاش لەبیرم ناچێتەوە کە کاتێ عەباس ئەوەی وت، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئەمە شاعیرەکەیە؟ عەباسیش وتی، بەڵێ. بەڕڕا بە پێغەمبەری وت دروودی خوای لەسەر بێ، ئەی پێغەمبەری خوا، من لەم سەفەرەدا بۆچوونێکم هەبوو، پێم خۆش بوو سەبارەت بەوە پرسیارت لێ بکەم بۆ ئەوەی پێم ڕابگەیەنیت سەبارەت بەو کارەی کە ئەنجامم داوە لەم سەفەرەمدا. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، پرسیارەکەت چییە؟ ئەویش وتی، ئەی پێغەمبەری خوا، کاتێ لەم سەفەرەمدا کە ویستم بەرەو ئێرە بێم، خوای گەورە ڕێنمووی کردبووم بۆ ئیسلام و پێم باش بوو کە پشت نەکەمە کەعبە، بەڵام هاوەڵانم هەموو لە ڕێدا بە پێچەوانەی منەوە نوێژیان ڕووەو بەیتەلمەقدیس دەکرد، هەتا شتێک کەوتە دڵمەوە سەبارەت بەم کارەی خۆم. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، تۆ قیبلەت واتە ڕووگەت هەبوو، واتە قیبلەی یەکەم و، ئارامت بگرتایە لەسەری بەم شێوەیە بەڕا گەڕایەوە بۆ قیبلەکەی پێغمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ ئێمەدا ڕووی کردە بیت المەقتیس لە کاتی نوێژدا پاشان چوین بۆ حەجکردن بەرەو مینا لەوێ پەیمانماندا بە پێغمبەر درودی خی لەسەر بێ لە ناوەڕاستی ڕۆژانی تەشریقدا لە عقبە کە شەو بە یەک بگەین کە کاتی حەج تەوا بوو ئەو شەوەش هاتە پێش کە پەیمانم دابوو بە پێغمبەر درودی خی لەسەر بێ لەو سەفەرەماندا عەبدوڵای کوڕی حەراممان لەگەڵدا بوو کە یەکێک بوو لە سەرکردەکانمان و پیاوماقوڵێ بوو لە پیاوماقوڵەکانی ئێمە مسلمان بوونی خۆمان لە هەموو حاجە مشتیکەکانی خزمان دەشاردەوە و قسەمان لەگەڵ حەرامدا کرد و پێمان وت تۆ گەورەیەکیت لە گەورەکانمان و پێمان خۆش نییە لەسەر ئەم بیر و باوەڕت بمریت و سبینێ ببیت بە سووتەمەنی دۆزەخ بزانە کە خوای گەورە پێغەمبەری درودی خوای لەسەر بێ ناردووە و فەرمانی داوە بە یەکتاپەرستی و کەسانی خزمی خۆشت مسلمان بوون و پەیمانیشمان داوە بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە پەیمانی بدەینێ و بەیعەتی پێ بدەین ئینجا حەرامیش مسلمان بوو و خۆی شۆرد و جلەکانی خاوێن کردەوە لە پەیمانەکەشدا بەشدار بوو و یەکێ بوو لە هەڵبژاردەی خزمانی خۆی لەو شەوەدا. خۆشەویستان ڕووداوەکانی پەیمانی عقبەی دوو هەم درێژەی هەیە و لە ئەڵلقەی داهاتوودا بەشەکانی تریش تەواو دەکەین تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین ئەڵلقەی هەژدە بەڕێزان لاڵقەی ڕابردوودا بەشێک لە بابەتەکانی پەیماننامەی حودەبیەی دووەممان بۆ باسکردن بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقێشدا تەواوی بابەتەکە دەخەینە ڕوو. کەعب دەفەرموێت ئەو شەوە هاتە پێش کە پەیمانمان دابوو بە پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ حاجیەکانی کەسانی خۆماندا سەتای شەو لە جێگەکانی خۆماندا خەوتین سەیەکی شەو تێپەڕی و خەڵکی لە شیرینەی خەودا بوون و کەوتبوونە خەوێکی قورسەوە ئینجا ئێمەش زۆر بە هێواشی و بێدەنگی هاتینە دەرەوە وەکو کۆتری بچکۆلە کە دەردەچێت لە هێلانەکەی دەرچوین لە ژێر پێخەفەکانمان بەدزیەوە بۆ ئەوەی حاجێ مشتیکەکانی قومی خۆمان پێمان نەزانن کە بەم نیوەی شەوە بەرەو کوێ دەچین دانە بە دانە بەم لاولادا بەڕێ کەوتین بەرە و دۆڵی عقبە تا لەوێ کۆبینەوە ژمارەمان گەیشتە هەفتا و سێ پیا و دوو ئافرەتیش لە ئافرەتانی خۆمان لەگەڵدا بوون یەکێکیان ناوی نووسیبەی کچی کەعب بوو کە نازناوی ئوم عمارە بوو کە یەکێ بوو لە ئافرەتەکانی کوڕانی بەنی مازنی کوڕی نەجار ئافرەتی دووەمیشیان ناوی ئەسمائی کچی عومەر بوو، کە یەکێک بوو لە ئافرەتانی بەنی سەلەمە و نازناوی دایکی مەنیع بوو. ئێمە کۆبووینەوە لەو دۆڵەدا و هەموومان وەستاین و چاوەڕێی پێغەمبەرمان کرد درودی خوای لەسەر بێ کە بە نهێنی بگاتە ئەو دۆڵە. ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات بۆ لامان و عەباسی مامی لەگەڵدا بوو. عەباس هێشتا موسڵمان نەبووبوو، لەسەر ئایینی قەوم و خزمانی خۆی بوو. بەڵام پێی خۆش بوو بزانێت کە ئەم برازایەی پەیمانی چۆن دەدرێتێ تا پەیمانەکەی بۆ یەکلایی بکاتەوە و لەگەڵ کەسانی خەڵکی مەدینەدا بدوێ لە ڕوایەتێکی تردا دەفەرمێت ئەو شەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە سەتای قسەکانیدا فەرمووی ئەی مامە پەیمانم بۆ وەرگرە لە خاڵوانی خۆت، واتە کوڕانی بەنی نەجاری نیشتەجێی شاری مەدینە کە خاڵوانی پێغەمبەر بوون درودی خوای لەسەر بێ، ئێمەش هەر حەفتا کەسەکە وتمان، ئەی پێغەمبەری خوا چی داوا دەکەیت بۆ خۆت و بۆ خوای خۆت و بۆ هاوەڵانی خۆت بفەرموو. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوەی داواتان لێ دەکەم بۆ خوای خۆم ئەوەیە کە بیپەرستن و بە هیچ جۆرێک هاوبەشی بۆ بڕیار نەدەن، وە ئەوەی کە داواتان لێ دەکەم بۆ خۆم ئەوەیە کە گوێڕایەڵیم بکەن و لە ڕێگەی ڕاست نەترازێن داوا دەکەم بۆ خۆم و هاوەڵانم کە بمانگرنە خۆ و سەرمان بخەن لەوەی کە لە دەستاندا هەیە پشتگیریمان بکەن لەوەی کە خۆتان پشتگیری خۆتانی پێەکەن ئێمەش وتمان جاگەروا بکەین ئێمە چیمان لە پاداشدا دەست دەکەوێت پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەهەشت ئێمەش وتمان ئەوەش بۆ تۆ لە ڕیواەتێکی تردا دەفەرمێت وتمان لەسەر چی پەیمانت بدەینێ پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی پەیمانم بدەنێ لەسەر ئەوەی کە گوێڕایەڵیم بکەن و لە چالاکی و تەممەڵیتانە و یارمەتیم بدەن لە بوون و نەبوونتانە فەرمان بە چاکە بکەن و ڕێگری لە خراپە بکەن و لە پێناوی بەرقەرارکردنی ئاینی خوادا لۆمەی لۆمەکاران هیچ کارتان تێ نەکات سرم بخەن کاتێک کە دەگەمە لای ئێوە و بم پارێزن لەوەی کە خۆتان و ژن و مناڵتانی لێ پارێزن بەهشت بۆ ئێوەیە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەم قسەی خۆی فەرموو بەڕە هەستا و دەستی پێغەمبەری گرت و وتی بەڵێ ئەی پێغەمبەری خوا سوێند بەوەی کە تۆی نردووە بە حەق دەتپارێزین لەوەی پارێزگاری خۆمانی لێ دەکەین هەر بۆیە عەباس بە پێغەمبەری وت درودی خوای لەسەر بێ برازا ئەمانە نازانم کێن هاتوون من خەڵکانی مەدینە لێیان دەناسم دانە دانە لی کۆبوونەوە و عەباسیش ڕووی تێکردن و دەیوت ئەمانە کەسانێکن نایان ناسین ئەمانە کەسانێکی گەنجن ئێمە کاتێک کە دانیشتین یەکەم کەس کە قسەی کرد عباسی کوڕی عبدولمطلیب بوو هەستا و بە ئێمەی وت ئەی کۆمەڵانی خەزرەج دیارە ئەو کات عرب بەگشتی بە دانیشتوانی شاری مەدینیان دەوت کۆمەڵانی خەزرەج پێغەمبەر درودی خی لەسەر بێ باش دەزانن کەچی ئێمەیە و چ پلە و پایەیەکی هەیە لە ناوماندا پشتگیریمان لێکردووە و دژ بە کەسانی خزمانی خۆشمان کە بە پێچەوانەی ئەوەوە ڕفتار دەکەن محەممەد سربەرزە لە ناو شارەکەی خۆیدا بەڵام ئەو هەر پێی خۆشە بگاتە لای ئێوە گەر ئێوە وا دەزانن سبەی نێتەسلیمی دەکەن و پشتی لێ دەکەن دوای ئەوەی کە دەگاتە لاتان ئەوە هەر لە ئێستاوە وازی لێبێنن چونکە خزمانی خۆی زۆر سربەرزانە بەرگری لێ دەکەن و لە وڵاتی خۆیدا نیشتەجێە ئێمەش وتمان گوێمان لە قسەکانت بوو ئەی عباس تۆش ئەی پێغەمبەری خوا بفەرمو ئەو پەیمانەمان لێوەرگرە کە پێت خۆشە بۆ خۆت و خوای خۆت ئینجا پێغەمبەر درودی خی لەسەر بێ بە ئێمەی وت وتە بێژەکەتان با هەستێ و بە کورتی قسە بکات چونکە سیخوڕانی بێباوەڕان لە چواردەورن نەوەک پێتان بزانن گەر پێتان بزانن ئابڕوتان دەبن تەواوکەری ئەوەی پێشتر مەقتەڵی پێشتر پەیمانمان لێوەرگرایی پێغەمبەری خوا ئێمە واللهی پیاوانی جەنگین و پیاوانی چەکین بە میراتی پشت تا و پشت بۆمان ماوەتەوە دوای ئەوە بەڕاوتی سوپاس بۆ ئەو خوایی کە ڕێزی لە پێغەمبەر درودی خی لەسەر بێگرتووە و ئەوی هێناوە بۆ لای ئێمە ئێمە گۆڕایەڵی فەرمانی خی خۆمان دەکەین گوێمان لێە و گوێڕایەڵی دەکەین ئەی کۆمەڵانی ئەوس و خەزرەج خوای گەورە ڕێزی لێگرتووین بە ئاینەکەی گوێ بگرن و گوێڕایەڵی بکەن و پێغەمبەر درودی خی لەسەر سەر بخەن و سوپاسی بکەن کەعب دەفەرمێت بەڕا ڕزای خی لەسەر بێ لەم قسانەدا بوو ئەبوو هەیسەمی کوڕی تەیهان هەستا و قسەکەی پێبڕی وتی ئەی پێغەمبەری خوا لە نێوان ئێمە و جوولەکەکانی مەدینەدا هەندێ پەیمان هەیە کە لەم و دوادەی بچڕێنین بەڵام پێدەچێت گەر ئێمە ئەومان کردووە و دوای ئەوەی خی گەورە تۆی سەرخست بگەڕیتەوە بۆ لای خزمانی خۆت پێغەمبەریش درودی خی لەسەر بێ زەردەخەنە گرتی و فەرمووی نەخێر خوێن هەر خوێنە و ڕوخانیش هەر ڕوخانە من لە ئێوەم و ئێوە لە منن دەجەنگم بەرامبەر ئەوەی کە ئێوە لەگەڵی دەجەنگن ئاشتی دەکەم لەگەڵ ئەوەی کە ئێوە ئاشتیان لەگەڵ دەکەن بەڕاوتی دەستت بێنە ئەی پێغەمبەری خوا تاوەکو و پەیمانت بدەمێ لە ڕیواەتێکی تردا دەفەرموێت هەستاین پەیمانانی بدەینێ یەکسەر ئەسعدی کوڕی زورارە کە لە حەفتا کەسەکە تەمەنی لە هەمووان بچووکتر بوو وتی، ڕاوەستن، لەسەر خۆبن و پەلە مەکەن، ئەی کۆمەڵانی یەثریب! ئێمە کە لە پشتی وڵاخمان داوە و هاتووین بۆ ئێرە باشمان زانیوە کە ئەوە پێغەمبەری خوایە دروودی خوای لەسەر بێ. ئێمە ئەگەر لەم شارە دەری بکەین و بیبەین بۆ لای خۆمان لە سەرجەم عەرەبەکان جیا دەبینەوە. کوشتنی پیاوە گەورەکانی ئێمەی تێدایە. ئەم پەیمانە دەبێتە هۆی ئەوەی کە شمشێرەکان لە هەموو ڕوویەکەوە پەلامارمان بدەن ئەگەر ئێوە ئارام دەگرن لەسەر ئەوە ئەوە پێغمبەر درودی خی لەسەر بێ بگرنە خۆ و پەیمانانی بدەنێ پاداشتان لای خویە ئەگەر دەترسن سبەی نێوازی لێ بهێنن ئەوە لە ئێستاوە وازی لێبێنن ئەوە باشترە بۆ ئێوە لای خی خۆتان وتیان ئەی ئەسعەد دەستت دوور بخەرەوە لێمان، وەڵڵاهی بە هیچ جۆرێک واز لەم پەیمانە ناهێنین و بە کەمیشی نازانین. دوای ئەوە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ پەیمانی لێ وەرگرتن و فەرمووی، دوانزە لە نوێنەرانی خۆتان، نوقەبا، هەڵبژێرن و بیهێنن بۆ لام تا ئەوان سەرکردەی قەومی خۆیان بن. دوانزە کەسەکەیان بۆ هەڵبژارد کە نۆ کەسیان خەزرەجی بوون و سێ کەسیان ئەوسی بوون. نوێنەرانی بەنی نەجار ئەسعەدی کوڕی زورارە بوو نوێنەری کوڕانی بەنی سەلەمە بەڕائی کوڕی عەبدی کوڕی حەڕام بوو نوێنەری کوڕانی بەنی ساعیدە سەعدی کوڕی عوبادە و منذری کوڕی عومەر بوون نوێنەری کوڕانی بەنی زورەیق ڕافیعی کوڕی مالیک بوو و نوێنەری کوڕانی بەنی حارسی خەزرەج عەبدوڵای کوڕی ڕەواحە و سەعدی کوڕی ڕەبیع بوون نوێنەری کوڕانی بەنی عەوفی خەزرەج عوبادەی کوڕی سامت بوو نوێنەری بەنی ئەشهەل ئوسەیدی کوڕی حەضیر و ئەبوو هەیسەم بوو نوێنەری کوڕانی بەنی عەمری کوڕی عەوف سەعدی کوڕی خەیسەمە بوو یەکەم کەسیش بەڕائی کوڕی مەعر بوو کە دەستی خستە ناو دەستی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ بەیعەت یەکەم کەسیش بوو لە سەرجەم ئامادەبووانی مسلمانانی ئەوێ کە پەیمانی دا بە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و هەمویان سەرجەم پەیمانیان دا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەڕە ڕزای خوای لەسەر بێ دەڵێت لەوەدا بووین شەیتان لەسەر تەپۆلکەی سەفای عقبە کە ئێمە لە دۆڵەکەیدا پەیمانەکەماندا بە گەورەترین دەنگێک کە گوێم لێبوو هاواری کرد هۆ کۆمەڵانی دابەزیوی ئەم شوێنە ئەوە بۆ ناچن بۆ لای زەم کراوەکە ئەوە تا بێئینەکان لەگەڵیدا کۆبوونەتەوە دژ بە ئێوە دەجەنگن لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت شەیتان لەو کاتەدا وتی ئەی کۆمەڵانی قوڕیش ئا ئەوە ئەوس و خەزرەجە پەیمان دەدەن بە محەممەد لەسەر شەڕکردن لەگەڵ ئێوەدا کە ئەوەی وت مسلمانانی ئەوێ ترسان و پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەو دەنگە نەتان ترسێنێ ئەوە ئیبلیسی دوژمنی خوایە و هیچ کەسێک لەوانەی کە ئێوە لێی دەترسن دەنگی ئەو نەگەیشتۆتە ئەوان ئەوە شەیتانی عقبەیە ئینجا ئیزبی کوڕی ئوزەیبە فەرمووی گوێ بگرە ئەی دوژمنی خوا ڕۆژێک دەبێت دەستم واڵا بێت بۆت دەفەرمێت دوای ئەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ بە ئێمەی وت بڵاوەی لێ بکەن و بگەڕێنەوە بۆ شوێنەکانی خۆتان هەر لەو کاتەدا عوبادەی کوڕی سامد وتی سوێند بەوەی تۆی بە حەق ناردووە ئەگەر ویستت لێبێت بە شمشێرەکانمان هەڵدەکوتینە سەر کافرانی ئەهلی مینا پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی فەرمانم پێ نەکراوە بگەڕێنەوە بۆ شوێنەکانی خۆتان ئێمەش گەڕینەوە بۆ جێگەکانی خۆمان و تا بەیانی خەوتین کە بەیانیمان لێبووەوە کۆمەڵانی قڕیش زۆر بوون هەڵیان کوتایە سەرمان و لێمان کۆبوونەوە وتیان ئەی کۆمەڵانی خەزرەج، پێمان گەیشتووە کە ئێوە هاتوون بۆ لای ئەم هاوەڵەمان هەتاکو و دەری بکەن لە ناوماندا و پەیمانی بدەنێ سەبارەت بەوەی کە بجەنگن دژ بە ئێمە. باش بزانن، وەڵڵاهی هیچ کۆمەڵێک لە کۆمەڵانی عەرەب نییە کە ئێمە زیاتر ڕقمان لێی بێ کە شەڕ ڕوو بدات لە نێوان ئێمە و ئەواندا لە ئێوە زیاتر. واتە مەبەستیان ئەوە بوو ئێمە لە هەموو کەس زیاتر ڕقمان لە ئێوەیە گەر ئەمەش بکەن دیارە ڕقەکەمان زیاتر ئەستور دەبێت بەرامبەرتان کە ئەو قسەیان وت هەندێ لە هاو بەش پەیداکارانی قومی خۆمان کە ئاگایان لە بەیعەتەکە نەبوو هەستان دەستیان کرد بە سوێن خواردن کەشتی وا هەر نەبوو و نەمانزانیوە کە عبدە فەرمێت ڕاستیشان دەکرد ئەوان نە ئاگایان لێبوو و نەزانیشیان کە ئێمە چیمان کردووە ئێمەی مسوڵمانانی ئامادەگوی عەقەبە هەندێکمان سەیری هەندێکمان دەکرد و پاشان کە پیاوانی قوڕەیش ویستیان هەستن و ئەو جێیە بەجێ بێڵن لەوێدا حەرسی کوڕی هیشامیان لەناودا بوو کە دوو نەعلی تازەی لە پێدا بوو منیش هەستام قسە بکەم تا بابەتەکە بگۆڕم بە عەبدوڵای کوڕی عەمرم وت، ئەرێ باوکی جابر، لای خۆی تۆ یەکێکی لە پیاوە گەورەکانمان و یەکێکی لە ڕیش سپیانی ئێمە، ناتوانیت دوو نەعلی تازە وەکو نەعلی ئەو گەنجە قوڕەیشێ بکڕیت و لە پێی بکەیت؟ کە حەرز گوێی لێ بوو هەردوو نەعلەکەی لە پێی خۆیدا کەند و هەردووکی بۆ من فڕێدا وتی، وەڵاهی دەبێت لە پێی بکەیت بەڵکو ئەمە گەشبینی بێت بۆت ئینجا باوکی جابر بە منی وت ئەو گەنجەت بۆ تووڕە کرد نەعلەکانی بۆ بگێڕەوە منیش وتم واللهی بە هیچ جۆرێک بۆی ناگەڕمەوە گەشببینیە ئینشاءله وتی واللهی گەشببینیەکەی ڕاست بێت ڕۆژێک دەبێت کە دەستکەوتی خۆم ببێت واتە سەلەبەکەی بۆ من بێت لە شەڕدا ئەگەر بیکوژم واتە دەستکەوتەکەی بۆ من بێت لە شەڕدا ئەگەر بیکوژم ئەروەی کوڕی زوبێر ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت ئەم کۆمەڵە واتە سەرکردەکانی پەیمانانی عقبە سرجەم کۆبوون لەسەر ئەوەی کە خوا ڕازی بکەن و هەموو ئەو مەرجانی کە داویانە بە پێغەمبەر درودی خی لەسەر بێ جێبەجێی بکەن و پێغەمبەر درودی خوای لەسەر بێت سەربخەن پاشان شکۆدارانە و سەرکەوتوانە گەڕانەوە بۆ وڵاتی خۆیان و خی گەورە دوای ئەوە پەناگەیەکی بەدیهێنا بۆ پێغەمبەر و هاوەڵانی درودی خوای لەسەر بێت کۆچکردن بۆ شاری مەدینە پێش ئەوەی پێغمبەری خوا درودی خی لەسەر بێ کۆچ بکات بۆ مەدینە خی گەورە شاری مەدینەی لە خەودا نیشاندا بوو کە ئەوێ جێی کۆچکردنی دەبێت لە ئەبو موسەی ئەشعەریەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە هاوەڵانی خۆی وت لە خەومدا بینیم کۆچ دەکەم لە مەککەوە بەرەو خاکێک خورمای تایە خەیاڵم وا ڕۆیشت کە یەمامە یان هەجەر بێت بەڵام یەثریب بوو و لە عیشە و ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئەو کاتە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە مسلمانانی فەرموو جێگەی کۆچکردنی ئێوەم نیشان دراوە خاکێکی پڕ دارخورمایە لە نێوان دوو بەرزاییدایە. ئینجا ئەوانەی لەوێ بوون و ئەم قسەیان بیست لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆچیان کرد بەرەو شاری مەدینە. لە کاتێکدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو وەسفەی بۆ کردبوون. هەندێک لە پیاوە کۆچکارەکانی حەبەشە گەڕانەوە و کۆچیان کرد بۆ شاری مەدینە. ابن ئیسحاق دەفەرمێت کاتێ پیاوەکانی ئەنسار شوێن پێغەمبەر کەوتن درودی خوای لەسەر بێ و ئاینی ئیسلامیان قبوڵ کرد و مسوڵمان بوون و پێغەمبەریان درودی خی لەسەر بێ سەرخست و پەیمانانی سەرکەوتنی ئاینەکە و شوێن کەوتانی ئەو ئاینیان گرتە ئەستۆ هەندێ لە مسلمانان گەیشتە ئەوێ واتە کۆچیان کرد بۆ مدینە دوای ئەو پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانی بە هاوەڵانیدا و ئەوانەی کە شوێنکەوتەی بوون لە مسوڵمانانی مەککە تا بڕۆن بەرەو شاری مەدینە کۆچ بکەن و بگەن بە برا تازەکانیان لە ئەنسار و پێی وتن خی گەورە برایانێکی تازە و جێگەیەکی تازەی بۆ دیاری کردوون لەوێ بە بێترس ئاینی خۆتان بەرقەرار بکەن ئینجا کۆمەڵ کۆمەڵ بەڕێکەوتن پێغەمبەریش درودی خی لەسەر بێ لە شاری مەکەمایەوە و چاوەڕێی ئەوەی دەکرد کە لەلایەن خواوە ڕێگەی پێ بدرێت تا کۆچ بکات بەرەو شاری مەدینە. سەرەتای کۆچکردن یەکەم، ئەبو سەلەمەی مەخزومی یەکەم کەس بوو کە کۆچی کرد لە شاری مەکەوە بۆ شاری مەدینە. ابن اسحاق دەفەرموێت یەکەم کەس کۆچی کرد لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە لە قوڕەیش بوو، لە بەنی مەخزوم، ئەبو سەلەمە کوڕی عەبدولئەسەد بوو کە ناوی عەبدوڵڵا بوو. کۆچی کرد بۆ شاری مەدینە. پێش ئەوەی پەیمانی عەقەبە بدرێت بە ساڵێک، ئەبو سەلەمە یەکێ بوو لەوانەی کە پێشتر کۆچی کردبوو بۆ حەبەشە. بەڵام کاتێ گەڕایەوە، قوڕەیش دیسان ئازاریان دا، تا ئەم جارە بە ناچاری هەوڵی دا کۆچ بکات بەرەو مەدینە. ئیبن ئیسحاق دەفەرموێت، ئەبی ئیسحاقی کوڕی یەسار بۆی گێڕامەوە لە ئوم سەلەمەوە خێزانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە فەرموویەتی، کاتێ ئەبو سەلەمەی مێردم ویستی لە شاری مەککە دەرمان بکات و بمانبات بەرەو شاری مەدینە، وشترەکەی بۆ ئامادە کردین و منی سوارپشتی کرد و سەلەمەی کوڕی سوار کرد لەگەڵمدا و گرتمە باوەشم. ڕەشمەی وشترەکەی گرتم تا کۆچ بکەین بەرەو مەدینە. کاتێ پیاوەکانی کوڕانی بەنی موغەیرەی کوڕی عەبدوڵڵای کوڕی مەخزووم، واتە خزمانی ئوم سەلەمە بەمەیان زانی، هەستان بۆی و وتیان، ئەوە تۆ هیچ دەسەڵاتمان نییە بەسەرتا، بەڵام چۆن دەهێڵین ئەم ئافرەتەی قەومی خۆمان وڵاتە وڵات پێ بکەی؟ ئینجا ڕەشمەی وشترەکەیان لە دەست سەند و منداڵەکەیان گێڕایەوە بۆ ئەبوو سەلەمە. لە لایەکی ترەوە کوڕانی بەنی ئەسەدی خزمانی ئەبو سەلەمە ئەمەیان بینی و وتیان، نەخێر وەڵڵاهی بە هیچ جۆرێک نایەڵین کوڕەکەمان لای ئەو ژنە بێت دوای ئەوەی لە مێردەکەیتان سەندەوە. ئینجا کوڕانی بەنی سەلەمە لەگەڵ خزمانی هەردوولامان کەوتنە ڕاکێشانی منداڵەکە تا دەستیشی دەرچوو. ئەوە بوو کوڕانی بەنی ئەسەد بەو شێوەیە دەستی منداڵەکەیان لە جێ برد و لێیان سەندمەوە و بردیانەوە بۆ خۆیان. کوڕانی بەنی موغیرەش منیان لای خۆیان بەند کرد و ئەبو سەلەمەی مێردم کۆچی کرد بۆ شاری مەدینە. بەم شێوەیە منداڵەکەیان لێ سەندم و دووریان خستینەوە لە یەکتری. منیش هەموو ڕۆژێ لە بەرەبەیانە لە ئەبتەحی ئەو پەڕی شاری مەکە دادەنیشم و بەردەوام دەگریام. بەو شێوەیەش ماوەی ساڵێک تێپەڕی تا پیاوێک لە ئامۆزایانی خۆم کە لە پیاوانی بەنی مغیرە بوو بەلامدا تێپەڕی و بینی چەندە حاڵم پەرێشانە بەزەی پیامدا هاتەوە و بە کوڕانی مغیرەی وت ئایا ئەم داماوە بۆ ئازاد ناکەن لە ناوتانا منداڵەکەی و مێردەکەیتان لێ دوور خستۆتەوە؟ پاشان ئەوان وتیان بڕۆرەوە بۆ لای مێردەکەت گەر پێت خۆشە دەفەرمێت کوڕانی عبدولئەسد کە ئەمەیان بینی کوڕەکەیان گێڕایەوە بۆ لام و منیش وشترەکەم ئامادە کرد و کوڕەکەشم خستە باوەشەوە و سوار بووم بەرەو شاری مەدینە بچم بۆ لای مێردەکەم هیچ کەسێک لە دروستکراوانی خوام لەگەڵدا نەبوو لەو سەفەرەدا، بەڵام دەموت هەر کەسم پێگەیشت لە ڕێگەدا هەتا ئەو ماوەیەی لەگەڵمدایە لەگەڵیاندا دەبم، هەتا گەیشتمە ئەوپەڕی شاری مەککە. لەوێ عوسمانی کوڕی ئەبو تەڵحەم پێگەیشت کە لە کوڕانی عەبدوددار بوو. پێی وتم، ئەوە بۆ کوێ دەچیت ئەی کچەکەی ئەبو ئومەیە؟ منیش وتم، ئەمەوێ بچم بۆ لای مێردەکەم بۆ مەدینە. ئەویش وتی کەست لەگەڵدایە؟ وتم نەوەڵڵا تەنها کوڕەکەم نەبێت، ئەویش وتی وەڵڵاهی وازت لێ ناهێنم، ئینجا ڕەشمەی وشترەکەی گرت و لەگەڵمدا هات و بەڕێ کەوتین، دەفەرموێت وەڵڵاهی لە ژیانمدا هاوەڵدارێتی پیاوێکی بەڕێزم لە ئەبوو تەڵحە بەڕێزتر نەکردووە. دەفەرمێت کە دەگەیشتینە شوێنی حەوانەوەمان وشترەکەمی یەخ دەدا و لێم دوور دەکەوتەوە پاشان دادەبەزیم و دەڕۆیشتمە شوێنێک و پشوم دەدا ئەویش دوای ئەوە کە من دەڕۆیشتم و وشترەکەمی دەهێنا و دەیبرد ئاوی دەدا و ئالیفی پێدا و دەچوو لە شوێنێکی دوورەوە لای دارێک پشوویەدا کاتێ وەختی بەجێهێشتنی ئەو شوێنە بهاتایە دەهات وشترەکەی هەڵدەستاندم و کۆپان و شتەکانی لێ دەبەست و ئامادەی دەکرد و یەخی لێ دەدا و دوور دەکەوتەوە لێم تاکو سوار دەبووم پاشان دەهات و ڕەشمەی وشترەکەی دەگرت بەو شێوەیە تا گەیشتینە شاری مەدینە لای کوڕانی بەنی عەمری کوڕی بەنی عوف لە قوبا کە گەیشتی نەقوبە عوسمان بە منی وت مێردەکەت لەم دێەیە دەفەرمێت ئەبوو سەلمەش هەر لەوێ دابەزی بوو ئینجا لەوێ خواحافیزی لێ کردم و ئەو گەڕایەوە بەرەو شاری مەککە. ئوم سەلەمە دەفەرموێت، وەڵڵاهی بەردەوام ئەمەم دەگێڕایەوە و دەموت، ئەوەی خوای گەورە تووشی خێزانی ئەبوو سەلەمەی کردووە لە پێناوی ئیسلامدا تووشی هیچ خێزانێکی تری نەکردووە و هیچ هاوەڵێکی بەڕێزترمان نەدیوە لە عوسمانی کوڕی ئەبوو تەڵحە. دووەم، کۆچکردنی عومەری کوڕی خەتتاب لەگەڵ عەیاشی کوڕی ڕەبیعە و هیشامی کوڕی عاس. بەسەرهاتی کۆچکردنی ئیمامی عومەر ڕەزای خوای لەسەر بێ، خۆی بەم شێوەیە دەیگێڕێتەوە و دەفەرمێت، کاتێ ویستمان کۆچ بکەین بۆ مەدینە، من و عەیاش و هیشام جێگەیەکمان دانا ناوی ئەتەناسۆب بوو لای جۆگەکانی کوڕانی بەنیغیفار لای غەدیرەوە وتمان دەبێ هەمومان بگەینە ئەوێ ئەو کەسەش بەرەبەیان نەگەیشتە ئەوێ دیارە بەند کراوە و ماوەی نەدراوە کۆچ بکات ئەوانی تریش لەسەر ئەوان نەوەستن و بڕۆن دەفەرمێت من و عیاش گەیشتینە ئەوێ و هیشام نەهات و زانیمان گیراوە و بواری پێ نەدراوە ئێمەش بەڕێکەوتین بەرەو مەدینە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت بیست کەسیان لەگەڵدا بوو لە ڕیواەتەکەی بخاریدا دەفەرمێت گەیشتی نەلای کوڕانی بەنی ئەمری کوڕی بەنی عوف لە قوبا لە نزیک شاری مەدینە لامەندا پێغمبەر درودی خی لەسەر بێ لە شاری مەکە هێشتا مابووە و کۆچی نەکردبوو کاتێ ئەبوو جەهل بەمەی زانی لەگەڵ حرسی برایدا لە شاری مەکە هەستان هاتن بۆ شاری مەدینە تا عیاش بگەڕێننەوە چونکە عیاش ئامۆزای هەردووکیان بوو لە هەمان کاتدا زڕ برای هەردووکیان بوو کاتێ هاتنە شاری مەدینە قسەیان لەگەڵدا کرد و وتیان دایکت نەزری کردووە کە قژی داناهێنێت بە هیچ جۆرێک و ناچێتە ژێر هیچ سێبەرێکەوە و خۆی ناپارێزێت لە ڕۆژ تا تۆ نەبینێت ئەویش دڵی نەرم بوو بۆی ئیمامی عومەر وتی ئەی عەیاش واللهی ئەمانە دەیانێت تۆ بەرنەوە و بە فیتنەت بەرن لە ئاینەکەتدا خۆت بپارێزە لێیان واللهی ئەگەر دایکت ئەسپێ زۆری بۆ بهێنێت ناچار دەبێت کە قژی دابهێنێت و ئەگەر خۆر تینی بۆ بهێنێت ناچار دەبێت کە بچێتە ژێر سێبەرەوە عیاش وتی دەچمەوە بۆ ئەوەی سوێندەکەی دایکم نەخەم و هەندێ پارەشم هەیە لەوێ کۆی دەکەمەوە. عومەر وتی خۆت دەزانی من یەکێکم لەوانەی کە پارەیان زۆرە لە قوڕیشدا. ئەوە نیوەی ماڵەکەم بۆ تۆ و مەگەڕێرەوە لەگەڵیاندا. دەفەرمێت بە گوێی نەکردم. هەر بەلایەوە باش بوو لەگەڵ ئەو دوانە بگەڕێتەوە دوای ئەوە من پێم وت. بەڵام کەوا دەکەیت ئەم وشترەی من ببە لەگەڵ خۆت چونکە وشترێکی چالاک و وریا و خێرایە لەسەر پشتی دانەبەزیت. ئەگەر شتێکت بینی لەم دوانە یەکسەر لەسەری خۆت ڕزگار بکە و بگەڕێرەوە دەفەرمێت لەگەڵیاندا دەرچوو تا لە نیوەی ڕێگا ئەبوجەهل پێیوت واللهی براکەم وشترەکەم پەکی کەوتووە و ناتوانێت بڕوات ئەو بۆ سواری پشتی وشترەکەی خۆتم ناکەیت ئەویش وتی باشە دەفەرمێت وشترەکە یەخ لێدا و دابەزی و هەردووکیان وشترەکەیان یەخ لێدا بۆ ئەوەی ئەبوجەهل سوار بێت بەڵام یەکسەر هەڵیانکوتایە سەری و گرتیان و بەستیانەوە پاشان پێش خۆیاندا و بردیانەوە بەرەو مەکە دەفەرمێت خی گەورە لەو کەسانەی کە بەدەستی خۆیان وایان کرد لە خۆیان بە هیچ جۆرێک تەوبە و کاری چاکیان لێوەرناگرێت چونکە ئەوانە کەسانێکن خی خۆیان ناسیوە و بەڵام گەڕاونەتەوە بۆ کوفر لەسەر بەڵایەکی کەم دەفەرمێت ئەمانەمان بە خۆشمان و بەوانیش دەوت ئیمامی عمەریش ڕزای خی لەسەر بێ دەفەرمێت منیش ئەم ئاەتەم بەدەستی خۆم لە پارچە کاغەزێکدا نووسی و نردمە لای هیشامی کوڕی ئاس هیشام دەفەرمێت کاتێکە ئەو پارچە کاغەزەی عمەرم پێگەشت دەم خوێندەوە لە ڤیتوە لە دۆڵەکەی ئەو پەڕی شاری مەکە دۆڵ بە دۆڵ هەر دەڕۆشت مودەم خوێندەوە و دەمویست بزانم ئەوە چییە و هەر لی تێنە دەگەیشتم وتم خوایە تێم بگەێنە ئەم ئاەتە باسی چی دەکات ئەوە بخوای گەورە خستە دڵمەوە و ئەم ئاەتە باسی تاوانەکەی من دەکات چونکە من لێرە ماوم و کۆچم نەکردووە و دوای ئەوە منیش وشترەکەم ئامادە کرد و لەسەری دانیشتم و گەیشتم بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و کۆچم کرد بۆ شاری مەدینە هەروەها ئیبن ئەسیر ڕەحمەتی خوای لێبێ دەیگێڕێتەوە بە سەنەدێکی زەعیف کە ناکرێت بە بەڵگە سەبارەت بە چۆنێتی کۆچکردنی ئیمامی عمر ڕزای خوای لێبێ لەو ڕیواەتەدا دەفەرمێت عمەری کوڕی خەتاب چەکی لە خۆی بەست و تەوافی کرد بە چواردەوری کەعبەدا هەڕەشەی کرد لە قوڕێش وتی هەر کەسێک پێی خۆشە دایکی ڕۆڵەڕۆی بۆ بکات یان ژنەکەی بێوەژن بکەوێ و منداڵەکانی هەتیو بکەون ئەگەر ئازایە با بێت بۆ ئەو دۆڵە و دوام بکەوێت دەفەرمێت لەو کاتەدا هەندێ لە مسلمانە چەوساوەکان شوێنی دەکەون و کەسیش ناوێرێت شوێنیان بکەوێت بەم شێوەیە هاوڵە کۆچکارە بەڕێزەکانی پێغەمبەر درودی خی لەسەر بێ لە شاری مەکەوە پەیتا پەیتا و تاقم تاقم و دانە دانە دەگەیشتنە شاری مەدینە بەڕای کوڕی عازب ڕزای خی لەسەر بێ سەبارەت بە هاتنی یەکەم کۆچکاران دەفەرمێت یەکەم کەس کە هات بۆ لامان لە کۆچکاران بۆ شاری مەدینە مسعب بوو پێمان وت پێغەمبەر درودی خی لەسەر بێت چی دەکات ئەویش وتی هەر لە جێی خۆیەتی و هاوڵانیشی بەردەوام دێن بەرەو مەدینە بەڕە دەفەرمێت دوای ئەوە عەمری کوڕی ئوم مەکتومی نابینا هات و پێمان وت هەواڵ چییە؟ پێغەمبەر و هاوەڵانی چی دەکەن؟ ئەویش وتی ئەوان بەردەوام دێن دەفەرمێت دوای ئەوە عەمماری کوڕی یاسر و سعدی کوڕی ئەبی وەقاس و عەبدوڵای کوڕی مەسعود و بیلال هاتن بۆ لامان پاشان عمر هات لەگەڵ بیست سواردا گەیشتە لامان پاشان دوای هەر هەمویان پێغەمبەری ئازیز و خۆشەویستمان درودی خوای لەسەر بێ گەیشت عیشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت دوا بە دوای ئەو هەموو هاوەڵانە هاوەڵی پایەبەرز ئەبوو بەکری سەدیق هات ڕزای خوای لەسەر بێ داوای لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ کە مۆڵەتی بدات تا ئەویش کۆچ بکات بۆ مەدینە و خۆشی ئامادە کردبوو بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لێکرد کە کۆچ نەکا و بمێنێتەوە و فەرمووی چاوەڕێ بکە هیوام وایە کە ڕێگەم پێ بدرێت تا کۆچ بکەم خۆشەویستان لێرەدا دەوەستین و لە ئەڵلقەی داهاتوودا باس لەو پیلانە دەکەین کە قوڕیشەکان لە دارن نەدووە بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێت دایان ڕشت و ویستیان پێش ئەوەی کۆچ بکات لە ناوی بەرن تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ